کە ئایەتی ئێمەی بەسەرا ئەخوێنرێتەوە ئەڵێ، ئەفسانەی پێشینانە. سنسمه علی الخرطوم لەمەو پاش سەر لوتی داخەکەین و نیشانەیەکی لەسەر دائەنێین لە هەموو لایە بەو نیشانەدا بناسرێتەوە. ئێمە کافرانی مەککەمان تاقی کردەوە، وەک کۆمەڵە خاوەن باخەکەمان تاقی کردەوە کە ئەوە بوو، سوێندیان خوار سبەینێ زوو ئەیچنن و بەرەکەی لێ ئەکەنەوە تا فەقیر و هەژار پێ نەزانن و بێن داوایان لێ بکەن چەردەیەکیان لێ بدەنێ. وَلَا یەستەسنوون ئەیان وت، دەست و برد کەن، با ئەمڕۆ هیچ هەژارە نەیە بەسەرتانا بۆ ناو باخەکە داواتان لێ بکا بەشی بدەن. وغدوا علی حرد قادرین. کە ڕۆشتن بۆ سەر باخەکە، وایان ئەزانی ئەتوانن نەهێڵن هەژاران بێنە سەریان داوایان لێ بکەن بەشیان لێ بدەن، کەچی هەر ئەوەیان توانی بۆ خۆیان ناڕەحەت ببن. چاویان شۆڕە و زەلیلی و سوکی دایگرتوون و کاتێ کە هێشتا لە دونیادا بوون بانگەکران بۆ سوجدە بردن بۆ خوا و ساغ بوون ئەیانتوانی سوجدە برن و نەیانەبرد. فذرني ومن يكذب بهذا الحديث دە تۆ خۆت بگرە و سەبر بکە لە بەرامبەر فرمانی خوادا و وەک یونس پێغەمبەر مەبە کە نەهەنگ قوتی دابوو ئەوە بوو هاواری ئەکردە خوا و پڕی دڵی بوو لە ناڕەحەتی. لولا ان تدارکه نعمة من ربه کەچی ئەو قورئانەیش تەنها بیرخەرەوەیەکە بۆ هەموو جیهان کە ڕێی چاکە بگرنەبەر و دەستبەرداری خراپە ببن.